بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بۆ هێزێکی لەدایکبوو. کۆتاییشە ئەو شیعرە پێشکەش بە ئێوەی بەڕێز و هەموو ئەو برایانەش ئەکەم کە بوونەتە هێزێکی لەدایکبووی ئەم دینە کە وەکو پێشەکییەک نووسراوە. بۆ ئەو ئاواتەی نەمردم و دیم بوونی پێشمەرگەی ئیسلامی لە کوردستان. زۆر دەمێ بوو چاوەڕێ بووم لە ناسۆر و خەم و ژانا، لە غیرەت و ورە و وزە و خۆشەویستیی تێکۆشانا، بەڕێی خەباتی کوردانەی شێخی مەزنی پیرانە، بە تەجروبەی میللەتی کوردی بێشوانە. بە کڵپەی گڕی باوەڕی موسڵمانە، چاوەڕێ بووم لە بەر تیشکی مەشخەڵی ڕێی بیری سەییدی زیندانە، هێزێکی وا لە دایک بێ بڵێین ئۆخەی ئا ئەمە هێزی ئیسلامە، لە ڕووی دۆستانی دڵسۆزە وا بە شەرمە و لە ڕووی دوژمنا بە سامە. هۆ هێزی گەنجی جیهادی، زایەڵەی کاروانی شادی، هێزی هیوا، گزنگی ڕۆژی ئازادی، تۆ شمشێرەکەی موغیرەی دەنگی سوڵتان العلماء و قوتابیەکی زیتەڵی فیقهەکەی ئیبن تەیمیەی چمژ دەبووی لە عومری کەمی ئێمەدا لەدایک بووی هەزار شوکور هەزار ئۆخەی کە ئێمە بووینە هێزی تۆ و